اللهم اصلحت الصالحین فاصلحنا حتى نكون الصالحین سلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ گوێگرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین سوپاسی خوای پەروەردگار دەکەین کەوا دەرفەتی داین جارێکی تر بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان تاوەکو کاروان چی ئەم ڕێگایە کاروان چی لێ نەبڕێت بەڕێزان و خۆشەویستان لە بەشی دوێمی کتێبەکەمان گەیشتین بە خاڵی پێنجەم ساڵحان خۆیان لە ڕیابازی پاراستووە. ئیسلام کۆتا بەرنامەی ژیانە و تەواوترین پڕۆگرامی پەروەردەی لەخۆگرتووە. تەنها ئیسلامە کردەوەی چاک و ڕەوشتی بەرز و هەڵوێستی مەردانە، بانگەواز، جیهاد و گیانفیدایی و خواناسی و بەندایەتیکردن بۆ خوا لە کەس وەرناگرێت ئەگەر مەرجێکی گەورە و قورسی تێدا نەبێت. بە ڕێک و پێچی و نوێژ بکەن و زەکات دەربکەن لە ماڵەکانتان و ئەوەش ئاینی ڕاست و دروستە لە سوڕەی ماعوندا خی گەورە وەیلی دانا و بۆ چێ بۆ ئەو کەسانەی کە کەم تەرخەمی دەکەن لە نوێژەکانیاندا واتە دەیفەوتێن و لە جێگەی خۆیدا ئەنجامی نادەن ئەو کەسانەشی کە ڕیابازی دەکەن و کاری چاکە ئەنجام دەدەن بەڵام لەبەر چاوی خەڵک و ئەگەر لە شوێنێکدا تەنها بوون پەنا بەخوا کە شیوێکە لە شیوەکانی ناو جەهەنەم یان بە مانای لە ناوچوون و ڕەنجەڕۆیی بۆ ئەو کەسانەی کە نوێژ دەکەن بەڵام چ نوێژێک ئەو نوێژەی کەوا کەم تەرخەمی تێدەکەن و لەبەر ڕووپامایی و ڕیا ئەنجامی دەدەن و پێداویستی دەفر و دۆڵەیش نادەن بە دراوسێ لە جێگەیەکی تردا خوای گەورە باسی ئەو کەسانە دەکات کە باوەڕیان وایە کە دەگەنەوە بە پەروەردگاریان لە ڕۆژی قیامەتدا با کردەوەی چاچی مەرزدار ئەنجام بدەن کام مەرجەیە هەی خۆشەویستانم خی پەروەردگار لە سوڕەی ئەلکەهف ئاەتی با لەبەر خاتری خوا و پاداشتی ڕۆژی دوایی هەموو کارە چاکەکانی بکات و خی گەورە بەر بە نیوەیی ناوێت واتە نیوەی لەبەر خاتری خوا و نیوەی لەبەر ئەوەی خەڵکی وەسفی چاکەی بکەن و خی گەورە بەشەکەی خۆی ناوێت و هەمووی دەدات بەو کەسەی کە لەبەر ئەو چاکەی ئەنجام داوە بۆیە خوشک و برای مسلمان و گوێگر گوێ بگرە بۆ ئەم فەرموودەی پێغەمبەر سەڵ الله عليه وسلم کە لە ئەبوو هوڕێرەوە جێراوەتەوە خالی ڕازی بێت دەڵێ لە پێغەمبەری خوان بیست سەڵ الله عليه وسلم فەرمووی خی گەورە سبحانە هوەتەعالا دەفەرمێت من لە هەموو کەس زیاتر پێویستم بە هاوبەشی نییە و هەر کەسێک کردەوەیەکی چاک بکات و لەبەر من بیکات بەڵام لەبەر ئەوەی خەڵکیش بیبینێ ئەوا من لەو کردەوەیە بەریم و نامەوێت و با بۆ ئەو کەسە بێت کە لەبەر ئافرینێک کردەوەکەی بۆ کردووە. ڕیابازی زۆر ترسناکە خۆشەویستان و بەڕێزان و گوێگران خاوەنەکەی لە کاروانی ساڵحان دەکرێتە دەرەوە و کردەوە چاکەکانی بۆ نانووسرێت لەمانەش زیاتر دەبێتە هاوبەشی پەیداکەری بچووک پەنا بەخوا ئەزانی هاوبەشی پەیداکردنی بچووک ئەشرک الأصغر چییە؟ دەگوێ بگرە بۆ ئەم فەرموودەیەی پێغەمبەر صلی الله عليه وسلم پێغەمبەری خوا صلی الله عليه وسلم دەفەرموێ ئەوەی زیاتر ترسم هەیە کە تووشتان ببێت هاوبەش پەیداکردنی بچووکە هاوەڵان خوایان لێ ڕازی بێت هەروەک سیفەتی بەردەوامی خۆیان لە خزمەت پێغەمبەری خوا سەڵ الله عليه وسلم پرسیان هاو بەش پەیداکردنی بچووک چییە ئەی پێغەمبەری خوا سەڵ الله عليه وسلم ئەویش فەرمووی ڕیابازی خوا لە ڕۆژی قیامەت کاتێ پاداشتی کردەوەکانی خەڵکی دەداتەوە بە هەندێک دەفەرموێ لای من بەتەمای پاداش مەبن و بڕۆن بۆ لای ئەو کەسانەی کە لەبەر ئەوان کردەوەی جوانتان ئەنجام دەدا و بزانن توانای پاداش دانەوەی ئێوەیان هەیە بێگومان نەخێر کۆچ زۆر گەورەی و کارێکی قرس و گران و ناڕەحەتە کۆچ واتە بەجێهێشتنی ماڵ و منداڵ و وەزیفە و معاش و باخ و ڕەزەکانی و بچێت بۆ جێگایەک کە غەریب و نامۆ و بێلانە و ماڵ و منداڵ و بێکار و بێپارە ئەم کارە گەورەیە لە قیامەتدا دەدرێت بر لە بێژینگ بزانن چی دەردەچێ لە بەرخوا کردوویەتی یان نیەتی تری تێکەڵ کردووە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی پاداشتی کردەوەکان بەپێی نیەتەکانە و بەپێی ڕادەی نیەت پاچی پاداش دەدرێتەوە هەر کەسێ کۆچ بکات بۆ لای خوا و پێغەمبەرەکەی ئەوە بۆی دەنووسێت کە ڕاست دەکات و بۆ لەبەر خوا و پێغەمبەرەکەی کۆچی کردووە بەڵام هەر کەسێ لەبەر دەستکەوتێکی دنیایی یان لەبەر ئافرەتێک کە بیەوێت بیخوازێت ئەوە پاداشتی کۆچەریانی نییە و تەنها ئەو دەستکەوتە دنیاییە یان ئەو ئافرەتەی دەست دەکەوێت و بەس واتە ڕەنجەڕۆیی و ڕۆژی قیامەتە پەنا بەخوا زانانی فرموودە هۆی ئەم فەرموودەیە دەجێڕن و بۆ کابرایەک لە مەککە بوو بە نیاز بوو ئافرەتێک بخوازێت کە ناوی ئوم قەیس بوو بەڵام لەبەر بەختی ڕەشی ئەودا ئەو ئافرەتە لەگەڵ هاوڵاندا کۆچی کرد بۆ مەدینەی منەوەڕە ئەمیش خۆی کۆکردەوە بە دوایدا کۆچی کرد ئیتر لەو ڕۆژە بە دواوە پێیان دەوت کۆچکەری ئوم قەیس ئیخلاس زۆر ناڕەحەتە و دەروون زۆری پێناخۆشە و خەریکە ئەتەقێ ئەو هەموو کارە چاکەی پێدەکەیت بەڵام نایەڵی کەس بزانێت و ئافرینی کەسی ناوێت یەکێ لە ساڵحان ڕەحمەتی خوای لێ بێ دەڵێ، هیچ شتێک بەلای نەفسەوە ئەوەندەی دڵسۆزی ناخۆش نییە، چونکە هیچ سوودێکی بۆ ئەو نییە و بەشی ئەوی تیا نییە. ئەم ئایەتە پیرۆز و فەرموودە شیرینانەی ئاگریان بەردایە دڵ و دەروون و شوێنکەوتوانی ئەم ئایینە پاکە و شیعاری بە نهێنی هێشتنەوەی کردەوە چاکانیان هەڵگرت و هەموو هەوڵێکیان خستەکار تا نزیکترین کەسی خۆیشیان کە هاوسەرەکانیان بوو بە گریان و غەمی ناو دڵیان نەزان و کردەوەکانیان وەک هەنجوینی شاخ بە پوختەی بمێنێتەوە و تەسلیمی پەروەردگاری خۆشەویستیانی بکەن. عمرانی کوڕی خالید دەڵێ لە محەممەدی کوڕی واسیعم بیستوە ڕەحمەتی خوای لێبێ دەیوت پیاو چاک و ساڵحی وا هەبووە ماوەی بیست ساڵ لە ترسی خوا ڕۆژی قیامەت گریاوە و خێزانەکەی لەگەڵی دابووە و بەم کارەی نەزانیوە برای ساڵحم خوشکی ساڵحە ئەزانی ساڵحان ڕەحمەتی خوایان لێبێ خەریکی کردەوەی چاک بوون و ئەگەر کەسێک هاتبێت بۆ لایەن لەو کاتەوازیان لەو کارە چاکە هێناوە بە شێوەیەکی کاتی و پاش ڕۆیشتنی ئەو کەسە دەستیان کردوتەوە بە قورآن خوێندن یان زیکرەکانیان دەی جوان ورد بەرەو لەم نمونە جوانەی سەر مەشقێکی ساڵحان پێشکەشی کردووە پێش هەزار و ئەوەندە ساڵ لەمەوبەر ئەعمەش دەڵێ جارێک من لەلای ئیبراهیمی نەخەئی ڕەحمەتی خوای لێبێ دانیشتبووم و ئەو لەو کاتەدا قورآانێکی کردبیەوە و تایدا دەوری دەکردەوە پیاوێک داوای ڕوخسەتی هاتنە ژوورەوەی کرد لێی مامۆستا ئیبراهیمیش پێش ئەوەی پیاوەکە بێتە ژوورە و قورآانەکەی داخستەوە و ڕووی تێکردم و پێوتم بۆیە وا دەکەم تا ئەم پیاوەوە نەزانێت من هەموو سەعاتێ قورآانی تێدا دەخێنم. ساڵحان هەر بەوەوە نەوەستاون کە کردەوەی چاچی خۆیان شاردۆتەوە لە ترسی ڕووپامای و ڕیابازی. بەڵکو ئامۆژگاری دەوروبەریشیان دەکەن تا لە پەتای ترسناکی ڕیا خۆیان بەدوور بگرن حەسەنی بەسی ڕەحمەتی خوای لێبێ دەڵێ جارێکیان ڕجای کوڕی حەیوە ڕەحمەتی خوای لێبێ پیاوێکی لە کاتی بەیاندا بینی خەوە نوچکە دەیبردەوە پێوت ئاگات لە خۆت بێت خوا عفوت بکات با خەڵکی واگومانت پێ نەبن کە ئەم خەوە نوچکەیەت لەوەوەیە کە ئەم شەو شەو نخونیت کردووە و هەر شەو نوێژت کردووە بەوە کارەکار نشت خواناسی و کردەوەکانت دەشۆرێتەوە دەڵێن جارێک حەسەنی بەسری ڕەحمەتی خوای لێبێ ئامۆژگاری خەڵکی دەکرد پیاوێک هەناسەیەکی قوڵ و دوور و درێژی هەڵکێشا ئیمام حەسەنیش پێی فەرموو ئەی برازاکەم مەبەستت چی بوو لەو کارەی کردت چونکە ئەگەر ڕاست بێ و لە دڵۆ دەرچوو بێ ئەوە خۆتت دەرخستووە خۆ گەر لە دڵی شۆ نەبووبێ و بە درۆ بووبێ ئەوە خۆتت لەناو بردووە براکەم خەڵکانی پێش ئێوە لە نهێنی و چۆڵدا کاری چاکیان کردووە و کەس گوێی لە دەنجی نەبووە یان کەسی وا هەبووە هەموو قورآانی دەور کردوتەوە و دراوسێکی ئاگای لێ نەبووە ئیمام حەسەنی بەسری دەڵێ دەژێرنەوە سعیدی کوڕی جوبەر ڕەحمەتی خوای لێبێ پیاوێکی بینی بوو لە نوێژدا خۆی مراندبوو گوایە خشوعی هەیە پێیوت ئەی کوڕی برام ئاینی ئیسلام زیندووە و زیندوی ڕاگرە و مەیمرێنە خوام بتمرێنێ و نەتژیێنێ سوفیان دەڵێ کردەوە چاکەکانی ڕەبیع هەمووی بەنهێنی ئەنجام دەدا و هەر کاتێ لە کاتی قورآان خوێندندا یەکێ بهاتە بۆ لای یەکسەر جلەکانی خۆی دەدایە سەر قورآانەکەدا و دای دەپۆشت تا نەزانێت کە قورئان دەخوێنێت ناڕەحەتترین شت لەلای مرۆڤ ئەوەیە کردەوەکانی بشارێتەوە لە ژن و منداڵەکانی چونکە شارینەوەی کردەوە لە خەڵکی ئاسانە بەڵام لە ماڵ و منداڵی خۆی بشارێتەوە زۆر قورسە بەڵام ساڵحان ڕەحمەتی خوایان لێبێ لە ترسی ئەوەی ڕای تێکەڵ نەبێت بە دزی ماڵۆشیانەوە بەڕۆژوو بوون ئەمە سەر مەشقێکی تری ساڵحانە و ناوی ئەمری کوڕی قەیسی مەلائیە و بزانین بە چ هونەرێک نەیهێشتووە بزانن بە ڕۆژوەکانی چۆن شاردوەتەوە. ئیسحاقی کوڕی خەف دەڵێ، زانای خواناس عەمری کوڕی قەیسی مولائی ڕەحمەتی خوای لێ بێ، بیست ساڵ ڕۆژووی گرتووە و هەوڵی داوە ماڵەکەی خۆیشی بەم چاکەی نەزانن، بەم هەنگاوەی کە خواردنەکەی خۆی دەبرد بۆ دوکان و لەوێش دەیکرد بە خێر و خۆی نانی نەدەخوارد و بە ڕۆژوو دەبوو، ماڵەوەشی هەستیان پێ نەدەکرد. وا دیارە ئەم نەخۆشیە کوشندەیە بە ئاسانی لە کۆڵی خواناسان نابێتەوە مەگەر زۆر زۆر ئاگاداری ئەو کردەوە جوانانە بن کە دەیکەن و ڕیایی تێکەڵ نەکەن لەم وانەیەدا ئیبن العرابی بە شێوازێکی کاریگەر دەیەوێت لەو پەتایەز ڕزگاریان بکات و بزانین چیمان پێدەفەرمێت ئەبوو بەکری ڕازی دەڵێ لە ئیبن العرابیم بیست دەیفەرموو، خەسارۆتمەندترین خەسارۆتمەندان ئەو کەسەیە کە کردەوە جوانەکانی لەبەر چاوی خەڵک دەکات و کردەوە ناشرینەکانیشی لەبەر چاوی ئەو کەسەی کە لە خوێن بەرەکانی لەش نزیکترە لێوە دەیکات. گەندەڵی ڕووی لەم جیهانە پێشکەوتووە مادیەی ئەمڕۆمان کردووە، کەس بەردێک ناخاتە سەر بەردێک تا سوپاسنامەیەک یان ئافەرینێک یان شاباشێک نەکەیت بە جیرفانیدا بەڵام ئای کە پێویستمان بە زیندوو ڕاگررتنی ئیخلاس و دڵسۆزیە ئیخلاس و دڵسۆزیش لە فرۆژگەی ئیسلامی عزیزدا دەست دەکەوێت و بەس خواناسی و ڕۆژوو و نێژ و حەج و زەکات بەرپا دەکات بەبێ ئەوەی کەس زۆری لێ بکات خێر و دەست بڵاوە و کەسیش پێی نازانێت دڵی پاک ڕاگرتووە و ڕقی لە کەس نییە و حەسوودی بە کەس نابات بەبێ ئەوەی کەس چاودێر بێ و بەسەر دڵیەوە جگە لە خودای پەروەردگار ئای کۆمەڵگەی ئینسانی پێویستیان بەم کاڵا گران بەهایە هەیە کەوا علی کوڕی حوسێنی کوڕی عالیە خالیان ڕازی بێ بەم دەست و بەو دەست و بەنیهێنی لە شەوەکاندا و پارەی دەنال بۆ بێوەژن و نەدارەکانی شاری مدینەی پڕ لە نور و ئەمە چۆن زانراوە کە ئەم هەستاوە بەو کارە محەممەدی کوڕی ئیسحاق دەڵێ کۆمەڵی خەڵکی شاری مەدینە پارەیان بۆ دەهات و ژیانیان پێدەبردە سەر بەخۆشی بەڵام هەرچیان دەکرد نیان دەزانی چێ وا خێر و مندێکی ئاوا مەزنە و حەز ناکات کەس پێی بزانێت و سوپاسی بکات و لە کوێوە دێت و بۆیان نیان دەزانی بەڵام ئەو ڕۆژەی کە عالی کوڕی حوسێن ڕەحمەتی خوای لێبێت کۆچی دوایی کرد دەبینین لەو ڕۆژە بە دواوە ئەو هاوکاریان نەما بەوەدا زانیان کە علی بووە لە شەودا گەڕاوە بەسەریاندا و هەر ماڵە و تورەگەیەکی بۆ هەڵداوەتە ژوورەوە برا و خوشکەکانم هەرگیز نەڵێن من دڵی خۆم دەناسم و لە ڕیاکاری خاڵیە سپاس بۆ خوا لەبەر ئەم و ئەو هیچ چاکێک ناکەم و تەنها لەبەر خاتری خوا و ڕەزامەندی ئەو دەیکەم ئیتر بە ڕۆژوو بێت لەم لاو لەولا باسی دەکات و ئەگەر قورآن خوێن بێت دەڵێ لە خەتمەکەمدا لە فلان شوێنەدام یعنی من بەردەوام ختم دەکەم ئەوەی زۆر بێخەم بێت لە ڕیا و ڕووپامایی ئەوە نزیکترین کەسە لێوە وەک ئەبی لوبابە خالی ڕازی بێت ئەم ڕاستیە دەدرکێنێت و پێمان دەڵێ ئەبو عەمری الئەوزاعی دەگێڕێتەوە لە عەبدی کوڕی ئەبی لوبابە خوا لێی ڕازی بێت و دەڵێ، نزیکترین کەس لە پەتای ڕیابازییەوە ئەو کەسانەن کە بێ خەمن لێی و وا دەزانن ڕیا زۆر دوورە لێیانەوە و بۆ ڕیا هەرگیز هیچ چاکێک ناکەن، دەرمانخانەی سەرمەشقانمان لە پیاوچاکان و ساڵحانی ئەم ئوممەتە پڕە لە نموونەی کردەیی دەربارەی شارینەوەی کاری چاکیان لە خەڵکی، لە ترسی ڕیا و ڕووپامایی و هاوبەش پەیداکردنی بچووک بۆ خوا. ڕۆژێک حوزەیفە خوا لێ ڕازی بێت دڵی نەرم دەبێت و لە نوێژدا دەگری. ئەعمەش دەڵێت، جارێکیان حوزەیفە ڕەحمەتی خوای لێ بێت لە نوێژ دەستی کرد بە گریان و فرمێس ڕشتن، کاتێ لێ بویەوە لە نوێژەکەی لای کردەوە دەبینێ پیاوێک سەیری دەکات و بە حاڵی زانیوە. بۆیە بە هەڵە داوان پێی وت، ئەم شتەی کە ئێستا دیت کە من گریام لای کەس باسی نەکەیت منظیر لە زانایی خواناز ڕەبیئی کوڕی خەیثەم دەگێڕێتەوە کە داوای کردبوو لە خێزانەکەی خۆی کە چێشت و گۆشتێکی خۆش لێبنێ ئەمەش سیر بوو لەلایەن چونکە زۆر بە دەگمەن داواکاری ئاوای لێکردبوون ئەوانیش بە پێ خۆشحاڵی و دروستیان کردو دەڵێ ئەویش نردی بە دوای دراوسەیەکیدا کە نەخۆشیەکی لەگەڵدا بوو تا نانی لەگەڵدا بخوا دەڵێ کاتی ئەو پیاوە نەخۆشە نانی دەخوارد لیک بە دەم و لێویدا دەهاتە خوارەوە، دەڵێ ماڵەوەی پێیان وت چ پێویستی دەکرد ئەم خواردنە شاز و خۆشەمان پێ دروست بکەیت بۆی، خۆ ئەو هەر نازانێ ئێستا چی دەخوات؟ ڕەبیع لە وەڵامدا فەرمووی، دە خوای عەززەوەجەللە خۆی دەزانێت. خواناسێکی تر ناوی ئەبوو حازمە و وانەیەکی کورت و پوختمان دەداتێ و لەمبارەیەوە پێمان دەڵێ، سوفیانی کوڕی سعید دەڵێ ئەبوو حازم ڕەحمەتی خوای لێبێت دەڵێ چاکەکانت بشارەوە و وەک چۆن گوناهەکانت دەشاریتەوە هەرگیز بەکردەوە چاکانی خۆت دامەنازە چونکە تۆ لە قیامەتدا بەختەوەر دەبیت یان ڕەنجەڕۆ نازانی ئیبراهیمی سائح دەڵێ لە میسر بووم ئیبراهیمی کوڕی ئەدهەم ڕەحمەتی خوای لێبێت پێی وتم ئەی ئەبا ئیسحاق زۆر بە نهێنی خواناسی بکە تا لە ڕۆژی قیامەتدا لە ناکاودا بۆ خەڵکی مەحشەر دەرکەوی کە ساڵحان بوویت لە دنیادا ئایا تۆش پێت ناخۆشە و تووڕە دەبیت کاتێ هەواڵی شەو نوێژ و ڕۆژە سنەتەکانت لێ بپرسن یان خۆشحاڵ دەبیت و بە زیادەوە بۆیان باز دەکەیت دەیگوێ بگرە بۆ پیاو چاکەکەی مێژووی ئەو مەتە مبارەکە کە ناوی تەمیمی داریە ڕەحمەتی خوای لێ بێ. یەزیدی کوڕی عەبدوڵڵا دەڵێ پیاوێک بە تەمیمی داری وت چەند ڕکات نوێژ دەکەیت لە شەودا؟ مامۆستا تەمیم ڕەحمەتی خوای لێ بێ زۆر زۆر تووڕە بوو. پاشان وتی سوێن بەخوا یەک ڕکعات نوێژ بکەم لە ناو جەرگەی شەودا و بەدزی هەمووانەوە لەلام باشتر و پێم خۆشترە لەوەی شەوەکە بە تەواوەتی شەو نوێژ بکەم و بەڵام بەیانی باسی بکەم بۆ خەڵکی ئەمەش عامری کوڕی عەبدوڵڵایە ڕەحمەتی خوای لێبێت هەمان وانەمان پێدەدات بەڵام بە شێوازێکی تر و زۆرێکی تر. عبدوڵای کوڕی شەخیر دەڵێ لەگەڵ هاوڕێکانمدا دەچوون بۆ ماڵی مامۆستا عامری کوڕی عبدوڵا ڕەحمەتی خوای لێبێت لە سوژدەگاکەی ماڵەوەیدا بۆ خۆی نوێژی دەکرد و هەر کاتێ بیزیانەیە هاتوین بۆ لای نوێژەکەی کورد دەکردەوە و سەلامی دەدایەوە و دەهات بۆ لامان و پێی دەوتین بۆچی هاتون چونکە زۆر پێی ناخۆش بوو خەڵکی پێی بزانن نوێژ دەکات برای مسلمانم خوشکی باوەڕدارم بە ئەم وەرزشە قورس و گرانە ئەنجام بدەین کە لە شناوکردن قورسترە کە لە غاردانە قورسترە بەڵام ئەگەر نەیکەین خوا بە عیزەت و جەلالی خۆی سوێندی خواردووە تووشی بەڵا و فیتنێکی وامان دەکات کە حلمی حەلیم نێڵێت ئەو وەرزشەیش وەرزشی خستنەیەکی دڵ و زمانە شێوازی خواناسی و بەندایەتیمان لە نهێنی و ئاشکرادا وەک یەکی لێ بکەین و ئەگەر لە نهێنیدا زیاتر بێت ئەوە باشی باشترە، دەی با گوێ بگرین بۆ ئەو کابرای لە کۆڕێکی محەممەدی کوڕی کەعبدا چی وتووە، ئەبوو مەعشەر لە محەممەدی کوڕی کەعبی قەڕەزییەوە دەگێڕێتەوە پیاوێک هات بۆ لامان و وتی، لە کتێبە ئاسمانیەکانی پێشتردا هاتووە و دەڵێ خوای گەورە کۆمەڵێ بەندەی هەیە زمانیان لە هەنجین شیرنترە بەڵام دڵیان لە ئارام گرتن تاڵترە جل و بەرگی نەرم و نیانیان کردووە بە بەری خۆیاندا لە ڕێگەی دینەوە دنیا دەدۆشن و بەسەر دینەوە دنیا خۆری دەکەن خوا دەربارەیان دەفەرموێت بە من دەوێرن من دەخەڵەتێنن دەی سوێن بە عیزەت و جەلالی خۆم دەبێت تووشی فیتنە و ناڕەحەتێکیان بکەم کە شیرمەندانیش سەری لەبەر دەرنەکەن و سەرگەردان بن. کەعبی کوڕی محەممەدیش فەرمووی لە قورئانی پیرۆزشیشدا هاشێوەی ئەمە هاتووە و دەفەرمێت خەڵکانی وا هەیە قسەی خۆش و زمانی شیرینیان سەرسامت دەکات بەڵام خوا شاهیدا دڵیان کرمنە و پڕە لە ڕق و کینە و ناحەزی دەی خۆشکانم دەی برایانم با پێکەوە لە تەنها خوا بپاڕێینەوە وەکو زمان و دەم و چاو و شورەتمانی بە موسڵمان دروست کردووە و دەی دڵیشمان موسڵمان کە و بیبە بۆ خۆت ئەی ئەڕحەم الراحمین خوایە لە دنیا لەسەر هەموو ناڕەحەتی و نەداری و سوکایەتیەکمان ئارام دەگرین بەڵام داوات لێ دەکەین تۆ عزەت و جەلالی خۆت لەو کەسانە نەبین لە ڕۆژی قیامەتدا و لەبەر چاو ملیارەها بەشەر کارتی نامەی کردەوەکانمان پێدرێنین و بڵین ئەو هەموو سەدیانە هێناوتە حسێب نەکراوە و تۆ ڕاستبیت پەنا بەخوا دەیتخوا لەم وتەی ئەبوو عمران ورد بەرەوە و پاشان هەوڵدە لە نهێنیدا خوا زیاتر بپەرستیت تا بە ئاشکرا و لە ناو خەڵکیدا. جەعفەر دەگێڕێتەوە و دەڵێ، ئەبو عمرانی جوفی ڕەحمەتی خوای لێ بێت بۆی باس کردین و دەیوت، کاتێک فریشتەکان کردەوەکانمان بەرز دەکەنەوە بۆ لای پەروەردگار، خوای عزەوەجەل دەفەرموێت، ئەو لاپەڕانە بدڕێنن لای بەن، فریشتەکانیش سەرسام دەبن و دەڵێن، ئەی خوایە گیان! کردەوەی چاک و وتەی خێری وتوە و ئێمەش بۆمان نووسیوە، ئەویش دەفەرموێت، ڕاستە کردوویەتی، بەڵام مەبەستی ڕەزامەندی من نەبووە و تەنها لەبەر خاتری من نەیکردووە. پاشان دەفەرموێت، بۆ فڵان کەس دوو قات ئەو کردەوە چاکەی بۆ بنووسن. دیسان فریشتەکان سەرسام دەبنەوە و دەڵێن، خوایە ئاخر هیچی نەکردووە. خوای گەورەش لە وەڵامیاندا دەفەرموێت، بەڵام نیەتیان هەبوو بیکەن، نیەتیان هەبوو بیکەن. مەرجی ساڵحان زۆر قورسن تا لە ناو کاروانە موبارەکەیان وەرمان بگرن و دەبێت زۆر بە وردی و بە ئاگاداریەوە چاکە بکەین و بچووکترین نیەتی تری تێکەڵ نەکەین نەک هەر ئەوە بەڵکو شەیتان لە ڕێگەیەکی واوە بۆمان دێت کە خۆمان هەستی پێناکەین و بە گوناهی نازانین وەک ئەم دوو مەرزەی ساڵحان. موسای کوڕی جەعفەر دەڵێ، بیستم لە سوفیانی کوڕی عوەینەوە ڕەحمەتی خوای لێ بێت کە دەیفەرموو، ڕۆژێکیان هەستم کرد دڵم نەرم بوو بۆ خوا و گریانم بۆ هات لە ترسی پەروەردگارم. پاشان لە دڵی خۆمدا وتم، چەند خۆش بوو ئێستا یەکێ لە هاوڕێکانم لەگەڵمدا بوایە و پێکەوە بگریاینایە و ئەویش وەک من دڵی نەرم ببوایە. بەدەم ئەو خەیاڵەوە چاوم چووە خەو و لە خەومدا یەکی هات بۆ لام و شەقێکی سووکی تێ هەڵدام و پێی وتم، سفیان، بڕۆ پاداشت لەو کەسە وەربگرە کە ئاواتەخواز بووی لێرە بوایە و تۆی بدیایە بەم حاڵەوە. مەرجی گەورەی ساڵحان ئەوەیە کە بەدزیەوە خواناسی و شەو نوێژ بکەیت و خشوع بنوێنی و نوێژی درێژخایەن بکەیت و ڕۆژوو بگریت و ماڵ ببەخشیت و ئەبوو ئومامە لەم بارەیەوە وانەیەکی زۆر گەورەمان دەداتێ لە ڕێگەی ڕستەیەکی بەسوودەوە هاوەڵی پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەبو ئومامەی باهیلی خوا لێ ڕازی بێت وەک عادەتی هەموو هاوەڵان لە دوای مردنی پێغەمبەرمان صلی اللە علیه وسلم کاری بانگەواز و تێگەیاندن و ڕاستکردنەوەی مسلمانانیان لە ئەستۆی خۆیان گرتبوو ڕۆژێکیان لە مزگەوت بوو دەبینی یەکێ لە نوێژگەران بە کۆڵ لە ناو سژدەدا دەگریا ئەمیش بە ئەسپایی چپانی بە گوێیدا و پێیوت هێی تۆ ئەی براکەم بریا ئەم کارە گەورە و جوانەت لە ماڵەکەی خۆتدا بکردایە و کەس ئاگای لێ نەبا بەڵێ خۆشکان و برایانی بەڕێز و خۆشەویست و زێدە ئازیزم هەر کەسێ خوا بۆی بکات و لە ماڵەکەی خۆیدا گریانی بێت و شەو نوێژ بکات و قورآن بە بەردەوام خەتم بکات و لێوەکانی بە ذیکرەوە خەریک بن مەرجی سەرەتایی ساڵح بوونە و نیشانەی چاکبوونەوەی لە نەخۆشی کوشندەی ڕیابازی، بۆیە پێم خۆشە بە دزیەوە لە تاریکایی شەوێکی زستاندا خۆمان دابگرین لە زانای خواناس ئەبو حەلالی العەرەکی و بزانین چۆن خۆی دڵنیا دەکات کە کەس ئاگای لێ نیە و هەمووی چۆتە خڕی خەو ئەوجا دەچوە خزمەت خۆشەویستەکەی و تا بەیانی شەو نوێژی بۆ دەکرد. خوشکە عەینای کچی ئەبی حەلالی عەکی دەربارەی باوکی دەگێڕێتەوە و دەڵێ، هەر کاتێک ئەبو حەلال، واتە، باوکی، لە شەودا لە سەربان بخوتایە، پێش ئەوەی دەست بکات بە نوێژ لە چوار دەورە ورد دەبویەوە و نەوەک یەکێ بە خەبەر بێ و بە شەو نوێژی بزانێت، بۆیە دەچوە سوچێکی سەربانەکە و هاواری دەکرد، فڵان کەس، فڵان کەس، دەنگ نەبوو، ئیتر دڵنیا دەبوو کە خەوتوون. پاشان دەچوە لایەکی تری سربانەکە و بانگی دەکرد فلان کەس فلان کەس دەچوە لاکانی تر و بە هەمان شێوە بانگی دەکردن دەڵێ لە دوای ئەوە دەیوت بەخوا باشە دەنجی کەس نایەت و چرپیان نەماوە و ئەم ئاەتەی دەخوێن هەل تو حس منهم من ئەحد ئەو تەسمع لەهم ڕیکزا پاش ئەوە ئینجا دەستی دەکرد بە شەونێشکردن ئەی برای مسلمانی دوکاندار ئایا تۆ لە دوکان قورئان دەور دەکەیتەوە دەی خۆ هەموو کەس بەو کارە چاکەت دەزانێت و لە ڕیا بازیەوە نزیک دەبیتەوە دەی بۆ چارەسەری ئەمە سەرێک بدە لە پیاو ساڵحە دوکاندارەکان کە ناوی حەسانە و بزانە چی دەکات تا ڕیا نزیک نەبێتەوە ئەمماری کوڕی ڕازان دەڵێ خواناس و پیاوچاک حەسانی کوڕیە بیسینان ڕەحمەتی خوای لێبێت بەیانیان دوکانەکەی دەکردەوە و قەڵەمەکە و مڕەکەبەکە و دەفتەر و قەرز و حیساباتەکەی لە بەردەمی خۆیدا دەکردەوە و پەردەیەکی دادەدایەوە و لە پشتەوە دەستی دەکرد بە نوێشکردن هەر کاتی هەستی بکرددا یەکێ بۆ دوکانەکەی دێ نوێژەکەی بە پەلە تەواو دەکرد و دەستی دەدایە قەڵەم و دەفتەرەکەی تا ئەو کڕیارە وابزانێت خەریکی ئیساب و کتابی دوکانەکەیەتی تەنانەت ساڵحان خۆیان لێ ڕازی بێت بە دزی خێزانەکانیانەوە دەستیان کردو بە شەونێژ و بە فێڵێکی حەڵال کردویانەتە خەو بە ئەسپایی لە ژێر جێگەیەکی دەهاتە دەرەوە و چۆتە سەر بەرماڵەکەی و چۆتە خزمەت خۆشەویستەکەی موسای کوڕی هیلال دەڵێ پیاوێک لە ماڵمان بوو کە خێزانەکەی حەسان کاتی خۆی کەنیزەکێکی هەبووە و پاشان ئازادی کردووە و دەڵێ خێزانەکەی حەسانی کوڕی ئەبوو سینان ڕەحمەتی خوای لێوێ دەیوت حەسان داهاتە ناو جێگە و خۆی دەکرد بە ژێر لێفەکەمدا و پاشان فێڵی لێ دەکردم وەک چۆن دایی فێڵ لە منداڵەکانی دەخۆی دەکات هەر کە دەیزانی من خەوم لێکەوتووە لەسەرخۆ و بە ئەسپایی لە ژێر لێفەکەی دەهاتە دەرەوە و دەستی دەکرد بە شەو نوێژ دەڵێ جارێک پێم وت ئەی باوکی عەبدوڵڵا تاکەی سزا و ئەشکەنجەی لەشت دەدەیت دەی بەزە یەکت بە خۆت دابێتەوە حەسانیش ڕەحمەتی خوای لێبێ دەیوت بێدەنگ بە ژنەکە بێ قەزابی یاخوا خەریکە وام لێدێ بە جۆرێ هەستمەوە بۆ شەونێش کە تا ماوەیەکی زۆر وازی لێ نهێنم و بەردەوام بم لەسەری برای خۆشەویست و خوشکی داوێن پاکم زۆر ئاگاداری پوختەکردنی کردەوە چاکانمان بین و لەبەرخاتی خوا چونکە لە ڕۆژی قیامەتدا خوای گەورە یەک یەک ئەیدا بەم دی و ئەو دیودا و ئەگەر ئیخلاصی تێدا بوو دەفەرمێت بیخەنە ئەو لاوە و ئەگەر ڕیای تێکەڵ بوو دەفەرمێت لای بن بیخەنە ئەو لاوە و ئەوە لەبەر من ئەنجامی نەداوە و وەری ناگرم و بیبەن بۆ لای ئەو کەسەی کە بۆی کردوە با ئەو پاداشتی بداتەوە پێغەمبەری خوا صلی الله عليه وسلم فەرموویەتی لە ڕۆژی قیامەتدا کردەوەکانی بەنی ئادەم دەهێنرێتە بەردەمی خوای عەزەوەجل لە ناونامەی کە بسکرا و مۆرکراودا دەفەرمێت ئەمەیان وەرگرن بەڵام ئەمان فڕێدەنە ئەو لاوە فریشتەکانش دەڵێن سوێن بەخوا لە چاکەکردن بەولاوە هیچی ترمان لێ نەدیوە خوایش لە وەڵامدا دەفەرموێت ئەو کردەوانەی بۆ من نەکردووە و منیش تەنها ئەوانە وەردەگرم کە تەنها و تەنها لە بەرخاتری من ئەنجام دراون. لەم ڕێگا دوور و درێژەدا ئەتوانین سوود لە زانای خواناس ئەبووە ئیل وەربگرین کە بێوێنە بووە لە بەردەوامی فیکر و یادی پەروەردگاریدا و چرکەی لە دەست دەرنەچووە کە ئەله و ئەکبەر یان ئەسەغفر الله یان سبحان الله یان لا ئیلاه ئیلا الله یان سەڵاوات دان یان قورئان وتنەوە بە دەم خۆیەوە بەڵام هەر کاتێ یەکێ دیار بوایە هەموو دنیات پێ بدا یەک تەسبیحی نەدەکرد لە موانەوە چی فێر دەبیت لەگەڵ دەوروندا قسە و دیالۆکی سیر بکەن عاصم دەڵێ زانای خواناس ئەبووائیل ڕەحمەتی خوای لێبێت برای ئیبن سەلەمە بوو ئەم پیاوە هەر کاتێ تەنها بوایە بیری خوای ئەزەوەجە لی دەکردەوە و ذیکر و یادی دەکرد بەڵام ئەگەر بیزانیا کەسێ ئاگای لێتی و دەیبینێ چی دەکات هەموو دنیات پێ بدا تەنها ذیکرێکی نەدەکرد کە سیوا هەیە ماوێکی زۆرە لە ناو کاری چاکە و خێر و بانگەوازدایە بەڵام کۆمەڵێ مەبەست باڵی پێوە ناوە و بۆ ئەو کاروانە و بە تەنها ڕەزامەندی خوا تاقە مەبەستی نەبووە بەڵکو دەستکەوتی دنیاشی مەبەست بووە وەک بەدەستهێنانی بڕوانامە یان وەرگتنی موچە یان بەرزبوونەوەی ئاستی لە ناو لایەنێکی ئیسلامیدا یا شورەت پەیداکردن و نازناوی گەورە و چەندان شتی تریش کە یەک دانەیان بەسە کە کردەوەکانمان وەرنەگیرێت، جا وەرە کەسێک هەموویانی مەبەست بێت، ماڵکاولی هەردوو دنیایە. لەوانەیە کەسێک حەز بکات بەوت بزانێت ئایا لە نیوەی ڕێگەدا دەتواندرێت نیەت بۆ خوا یەکلایی بکرێتەوە؟ بێگومان بەڵێ و هەموو ئەو ماوەیەشی لێوەردەگیرێت و جاری خۆشەویستی و ڕاستگۆیی بۆ دەدرێت لەلایەن خوای پەروەردگارەوە. ڕۆژێک یەکێکم دی لەو کەسانەی عەرەق خۆرن و زۆربەی کات سەرخۆشن، هات بە سەیارەیەکەوە لە پاڵمدا وەستا و بە گەرمی تەوقەی لەگەڵدا کردم و منیش پێم وت توخوا ئیتر بەسەر سەرپێچی کردنی خوا و بگەڕێەوە بۆ لای خوا سەرێکی باداوتی ئینشا ئەللا خوا بۆم بکات ڕۆژێ بێ منیش بێمە ڕیزی ئێوەوە منیش دوای خوا حافیزی لە دڵی خۆمدا وتم ئەم پیاوە لەگەڵ خوادا ڕاز دەکات چونکە دەڵێ نایشارمەوە و بە ئاشکرا گوناه دەکەم و هەر کاتێ تەوبەم کرد بە ئاشکرا و بە تەواوەتی پابەند دەبم بە ئیسلامەوە بەڵام ئەوانە ترسناکن کە بە ڕواڵەت خاوەنی ڕەوشتی جوان و ئاکاری بەرزن هەردەم لە مزگەوتا دەمیرێن کەچی ناو دڵی بکەیتەوە پڕیەتی لە ڤایرۆسی دەمپیسی دڵپیسی دەست پیس و چاو پیسی، چاو لەوەڕێن بۆ حەڕام و گوێ گر بۆ گۆرانی بۆگەن و ڕەوشت کوژ، دەی بۆچی گوێ نەگرین بۆ پیاو چاک و ساڵحی ئوممەت فوضەیلی کوڕی عیاض ڕەحمەتی خوای لێ بێ کە گوناه کردنی پێ خۆشترە لە چاکە کردن لەگەڵ ڕیادا، دەی گوێ بگرە لەم وتەیە و لەم وتە بەنرخە ورد بەرەوە، بشری کوڕی حارث دەڵێ لە فوضەیلی کوڕی عیاضم بیست ڕەحمەتی خوای لێ بێ دەیفەرموو، خەریکی بەدەست هێنانی دونیا و پارە و پوول و شووڕەت و نازناو و ئاستی بەرزم لە ڕێگەی تەپڵ و مۆسیقاوە پێم خۆشترە لەوەی هەوڵی دەسکەوتنیان بدەم لە ڕێگەی ئیسلامەکەمەوە و کاری خواناسی و بەندایەتیەکەمەوە بەڵام برا و خۆشکەکانم دەستم بە دامێنتان بێن نەکەن لە ترسی ئەوەی تووشی ڕیا و ڕووپامایی نەبن واز لە هەندێ کاری چاکە بهێنن چونکە گرنگ ئەوەیە دڵتان یەکلایی بکەنەوە بۆ خوا لەو کارە چاکانەی پێ هەڵدەستن. ئەگینا هەندێ کار هەیە سروشتەکەی وایە دەبێت لەناو کۆمەڵگادا ئەنجامی بدەیت و ئەوان چاوت لێ بکەن و تۆش سەرمەشقیان بیت حەیثەمە لە حاریثی کوڕی قەیسی جەعفیەوە دەڵێ هەر کاتێ نیازی کردنی کارێکی خێرت هەبوو دوای مەخە و هەستە بە کردنی و ئەگەر شەیتانی نەفرین لێکراویش پێی وتی بۆ ڕیابازی ئەم کارە دەکەی تۆ درێژتری بکەرە و گوێ بەو وەسوەسەیە مەدە ئەبو جەعفەر الحەضائی دەڵێ، گوێم لێ بوو سوفیانی عوەینە ڕەحمەتی خوای لێ بێ دەیوت، ئەگەر نهێنی مرۆڤی موسڵمان و ئاشکرایەکانی وەک یەک وابوون ئەوا عەدل و ڕێک و پێکیە، بەڵام ئەگەر کارە نهێنیەکانی لە کارە ئاشکرەکانی باشتر بوو ئەوا ئەو پەڕی چاکیە و فەضڵە، بەڵام خوانەکردە ئەگەر کارە ئاشکراکانی لە کارە نهێنیەکانی باشتر و زیاتر بوو ئەوا ئەو پەڕی ستەمکاریە. ئامۆزا بەغیرەت و زاناکەی پێغەمبەری سەروەرمان سێ نیشانەی دیاری کردوە بۆ ئەو کەسانەی دووچاری نەخۆشی و ڕیابازی دەبن بەو سێ نیشانەیە دەناسرێنەوە ئەمیری باوەڕداران عەلی کوڕی ئەبو تاڵیب خوا لێ ڕازی بێ دەفەرموێت ڕیاباز بە سێ نیشانە دەناسرێتەوە یەکەم ئەگەر تەنها بێ زۆر تەمبەڵە لە ئیبادەت و خواناسیدا دووەم ئەگەر لە ناو خەڵکیدا بێت زۆر چاڵاکە سێیەم ئەگەر وەسفی چاکەی بکەیت زیاتر کردەوەی چاک دەکات و ئەکەر سەرزەنشتی بکەیت چاڵاکیەکەی سز دەبێت بەڕێزان و خۆشەویستان بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی ئەوجارەشمان تا ئەڵقەیەکی تر بەخوای گەورەتان دەسپێدین کە سپاردە زایە ناکات وەسەلام علیکم وەڕەحمەتوڵڵاهی وەبەڕەکاتوو.